بوێژ و نووسەری شانۆگەری ئینگلیزی ولیام شکسپیر ساڵی 1564 ی زینی لە شاری ستراتفۆد ئۆناڤۆنی سەر بە ئینگلترا لەدایک بووە. هەرچەندە نەچوو بۆ زانکۆ بەڵام ڕۆشنبیریەکی فراوان و پتەوی هەبوو. لە تەمەنی هەژدە ساڵیدا ئافرەتێکی 26 ساڵەی هێنا و پێش تەمەنی 21 ساڵیشی سێ منداڵیان بوو. شکسپیر پاش سێ ساڵ چووە لەندەن و نزیکەی بیست ساڵ لەوێ مایەوە و ژنەکەیشی بە تەنها لە ستراتفۆرد. ستارەی بەختی لە تەمەنی سی ساڵی بەو لاوە درەوشایەوە. لەو ماوەیەدا سوودێکی هونەری و ئابووری چاکی پەیدا کرد و بووە کەڵەنووسەرێکی پێشەنگ لە شانۆگەریدا. لەو دە ساڵەی دواییندا نووسینەوە نەمرەکانی بڵاو بووەوە و کەوتە دەستی خوێنەرانەوە. ئەو کارنامە بەرزانەیشی کە بە ئەنجامی دان بریتی بوون لە، یۆلیۆس قەیسەر، هاملت، ئۆتێلۆ، ماکبێث، شالێر. شکسپیر لە دوا ساڵەکانی چل ساڵیدا گەڕایەوە بۆ ستراتفۆرد و هەر لەوێش ساڵی هەزار و شەش سەد و شانزە ی زاینی کۆچی دوایی کرد. پاش ئەوەی تەمەنێکی پەنجا و دوو ساڵەی لە ژیانیدا گوزەران کرد بەبێ ئەوەی هیچ منداڵێکی بۆ بمێنێتەوە، ئەو شاکارانەی کە تا ئێستا بۆمان مابێتەوە نزیکەی سی و هەشت شانۆگەرییە، لەگەڵ چەند کورتە شانۆگەرییەک بە هاوبەشیی هەندێک نووسەری تر. جگە لە کۆمەڵێک لە سەد و پەنجا و چوار سۆناتا، هەر سۆناتایەک بریتییە لە چواردە چامە دێڕێک و سێ چوار چامەی تر. هەرچەندە ناوی لە سەرەتای ئەم لیستەدا نییە، ئەمەیش وە نەبێ هیچ لە ئاست و گرنگی کەم بکاتەوە، بەڵکو ڕاستییەکەی ئەوەیە کە هونەرمەندان و بوێژان ئەوەندە کار ناکەنە سەر مێژووی مەردوم، چونکە پێشەوایانی ئایینی و زانایان و سیاسەتمەندان و دۆزینەگەران، فەیلەسوفان و داهێنەران بە زۆری کار دەکەنە گۆڕانکاری ژیانی مەردوم لە بوارە جیاوازەکاندا. بۆ نموونە پێشکەوتنی زانستی کارێکی دیار و گرنگی لێ بەدی دەکرێ لە کێشە سیاسییەکان و ئابوورییەکاندا، تەنانەت بۆ سەر باوەڕە ئایینییەکان و هەڵوێستە فەلسەفییەکان و گۆڕانکارییە هونەرییەکانیش. ئەگەر لە نێو ئەمانەدا ڕابیریی خۆمان بکەینەوە لەوە دەکا کە شکسپیر بژاردە و پێشەنگ بە کاریگەرتر بووبێ لە نێو ئەو بوێژ و نووسەرانەدا، ڕەنگبێ کەم کەس ئێستا کە شووسەر، ڤراجیل، هەتاوەکو هۆمیرۆسیش بخوێنێتەوە، بەڵام زۆربەی کەس ئەگەر سەرنجیان بدەین حەز بە شانۆگەرییەکانی شکسپیر دەکەن و هەر چۆنێک بێت خۆیانی بۆ ئامادە دەکەن. بە گشتی دەتوانین بڵێین شانۆگەرییەکانی بۆ نزیکەی چوار سەدەیەک ببوونە خۆشنوودی و خڕۆشییەک لە نێو زۆربەی خوێنەران و بینەراندا. هەر لەوانەیشە کارنامەکانی تری هەمان چێژ و پێزی لێ وەربگیرێ بۆ چەندین سەدەیەکی تر. هەرچەندە نووسراوەکانی بە زمانی ئینگلیزین، بەڵام لە گشت جیهاندا دەنگی داوەتەوە و زۆربەی کارنامەکانیشی بە شێوەیەکی فراوان گۆڕاون بۆ زمانەکانی تر. ئەو شانۆگەرییانەیشی زۆر بە پەرۆشەوە دەخوێنرێتەوە و لە زۆر وڵاتاندا پێشکەش دەکرێ.